بەشی پێنجەم لە کتێبی عشق سەمای ژیانە لاپەڕەسیوسێ چێژوەرنەگرتن لە ژیان تاوانە باگوان داوت لێ دەکەم کە هوەر و ژیان بەسەربردنمان بۆ ڕوون بکەوە مرۆڤ بەوە لە دەیکەوە کە بژی بەڵامەوە بە تەواوتی پەیوەندی بەخۆیەوە هەیە ئەوە دەتوانێت ژیانی خۆ لە دەست بدات، دەتوانێت هەناسە بدات و بخوات و پیر بێت و پاشان ببرێت و بۆ قەبرستان. بەڵام ئەمە ژیان نییە، بەڵکو مردنێکی ئارام و لەسەر خۆیە لە بێشکەوە بۆ گڵگۆ، مردنێکی ئەوەندە لەسەرخۆ کە لەوانەیە حەفتا ساڵ درێژەی هەبێت. وە لەبەر ئەوەیە ملیۆنەها نەفەر لە دەوروبەری تۆدا هێدی هێدی ئەمرن، تۆش دەست دەکەی بە چاوکردن لەوان و منداڵەکان هەموو شتێک لە دەوروبەرەکانیانەوە فێرەبن، باشە؟ سەرەتا دەبێ بۆ ئێوەی ڕوون کەمەوە کە مەبەستم چییە لە ژیان، ژیان بە واتای پیربوون نییە، بەڵکو گەشەکردنە. ئەو دوانە بە تەواوەتی جیاوازن لە یەکتر، پیربوون تایبەتمەندییەکی ئاژەڵییە و لە کاتێکدا کە گەشەکردن تایبەتمەندییەکە تایبەت بە مرۆڤ. بەڵام ژمارەیەکی کەم شیاوی ئەو گەشەیەن، بریتیە لەوەی کە مرۆڤ هەر ساتێک زیاتر لە جارێ پێش و زۆر قوڵی کرۆکی ژیانی هەست پێ بکات گەشەکردن واتە دوورکەوتنەوە لە مەرەک نەک بەرەو مردن ڕۆشتن هەتا زیاتر بڕوتە قوڵایی ژیانەوە زیاتی نەمری سەقامگیری ناخە زیاتر بۆ دەردەکەوێت ساتێک دێتە پێش کە تۆ لەوە دەگەی کە مردن شتێک نیت جگە لە گۆڕینی جلوبەرگ گۆڕێنی شوێنی نیشتەجێبوون و شێوە گۆڕکێ هیچ شتێک نامرێت لە ڕاستیدا ناتوانێت بمرێ مردن گەورەترین وەمە کە هەیە بۆ گەشەکردن تەنها سەیری درەختێک بکە کاتێک کە درەخت گەشە دەستێنێت ڕشکەکانی بەرو قوڵایی ڕۆن و لێرەدا هاوکێشی هەیە هەتا درەختەکە بەرزتر بێت ڕشکەکانی زیاترە چون بە زەویدا درەختێک پەیدا نابێت کە بەرزەکەی پ مەتر بێت و ڕشکەکانی بچوو بێت ئەم ڕشکانە ناتوانن درەختی بەو مەزنی ڕابگرن گەشەکردن واتە ڕۆشنە خوارەوە بە قوڵایی ناخدا ئەو جێگای کە ڕشکەکانتی لێە بە بۆچوونی من یەکەمین کۆڵەکەی ژیان چاودێرییە، هەموو شتەکانی تر لە پلەی دووهەمدا دادەنرێن، قۆناغی منداڵی باشن و قۆناغی ژیانە بۆ چاودێری هەتاوەکو تەمەنی مرۆڤ بڕواتە سەرەوە نزیکتر ئەبێتو لە مەرگ و چاودێریکردن ئاستەمتر ئەبێت، چاودێری واتە هەنگاونانە ناو هەرێمی نەمری و هاتاهەتایی واتە بەرەو پێشچوون لە سەر زەمینی نەمریدا واتە هەستکردن بە خودایەتی ناخ. منداڵ شیاوترین گیانلەبەرە بۆم مەبەستە لەبەروی کە باری زانست و خوێندن و شتەکانی دیکە بەسەریدا کەوتووە قورسی ناکات، وە لەبەرئەوەی کە هەردووکیان لە زانایی بێبەشن ئێمەی مرۆڤ لە ناسینی ناوەخ نێواندا سەرلێشێواو بووین وە لەبەرئەوەی خۆمانە سودە بکەین ئەو دووانە وەک یەک سەیر دەکەین یەکەی من هەنگاو بۆ فێربوونی هونەری ژیان بەسەربردن کێشانی هێڵێکی سوورە لە نێوان بیاگای و پارێزراوێتیدا پارێزراوێتی دەبێ بەهێز بکرێت پارێزگاری لێ بکرێت پارێزراوێتی خشڵێکی زۆر بەنرخە کە منداڵ بە دیاری هێنێت ئەو زێڕەی کە بیریاران و ژیریاران لە پاش ڕەنجکێشان و چەرمەسەرێکی زۆر بەدەستی هێنن ژیریاران وتویانە ئێمە لە ئەنجامدا بووینەتەوە بە منداڵ لە دایک بوونێکی دووبارە. لە هینددا ژیریانێکی ڕاستەقینە خۆی بە دۆیج دەزانێت، واتە کەسێک کە سەر لە نوێ لە دایک ئەبێتەوە. بۆچی سەر لە نوێ؟ ئەی لە دایک بوون یەکەم جار چی لێهات؟ چی پێویست بە لە دایک بوونی دووبارە ئەکات؟ دەسکەوتی لە دایک بوونی دووهەم چیە بۆ ئەو؟ لە لەدایکبوونی دووەمدا ئەوەی دەست دەکەوێتەوە کە لە لەدایکبوونی یەکەمدا هەیبوو، بەڵام کۆمەڵگا و دایک و باوک و دەوروبەر ئەو شتەیان ورد و خاش کرد و لەناویان برد. سادیی منداڵ دەبێ بە جۆرێک لابچێت، لەبەروی کە سادیی لە دونیایەکدا بنەمایەکی پێشبڕکێ سپی خۆی تێیدا داو دەدات، بە کەڵک نایەت. سادیی لە بۆچوونی خەڵکی ئەم جیهانەدا بە گەمژەیی ناوزەند دەکرێت، پارێزراوێتی بە هەر شێوەیەک بکرێت، خەڵکی خراپی لێ وەرەگیرێت. ترسان لە کۆمەڵگا و ترسان لەم دونیایە ئێمەی وا پێگەیاندووە و ئێمەش بەش بە حاڵی خۆمان هەوڵ دەدەین کە منداڵەکانمان ژیر و وریا و زیتەڵ پەروەردە بکەین تا لە پێی ڕێپیا و بەدەسەڵاتەکانا بن نەک لە پێ ڕیبێ دەستەڵات و لاوازەکان هەر منداڵێک هەنگاوی هەڵێنایە ناو ئەم ڕێگا هەڵەیە و بەرەو پێش ڕۆشت ئەوە هەموو ژیانیشی هەر بەو ڕێگەیەدا ڕوات و ژیانی بە فێڕۆ ڕوات هەر کاتێک هەستان بەو کرد کە تاوەکو ئێستا ژیانتان بە فیڕۆداوە یەکەمین بنەمایە کە دەبێت بۆی بگەڕێنەوە بنەمای پارێزراوێتیە سەرلەنوێ سادە و ساکار بن، هەر وەکو منداڵێک. ڕوودانی موعجیزەیەکی ئاوەها تەنها بە چاودێریکردن دێتە کایەوە. چاودێری تەنها ڕێگەیەکی قووڵی زۆر وردە کە دەتوانێت دوورت بخاتەوە لە هەموو شتانێک کە هی تۆ نین و تەنیا شتێک کە بۆتی دەهێڵێتەوە خودی ڕاستەقینە و دەروونی تۆیە. دووهەمین بنەمای ژیان ڕێبواربوونە. ژیان چالاک و زیندووە، زیندوو و چالاک بەدەستهێنانی پلەوپایە. بەڵکو سو سو کردن و گەڕان لە دووی ئەوەی من کێم زۆر دانسقەیە ئەو کەسانەی کە تاوەکو ئێستا خۆڕیان نەناسیوە دەیانەوێت ببنە کەسێک بۆ خۆیان ئەوان لە ناخی خۆیان دانامۆن بەڵام مەبەستیان بوون بە کەسێکە بوون جۆرێک نەخۆشیە کە ئازاری گیان ئەدات گرنگ دەرکردنی بوونە ناوکی بوونی خۆت بدۆزەرەوە دەستپێکی ژیانە ئەو ساتەمە ساتێکی ژیان هاوڕێی لەگەڵ دەرخستنێکی نوێ هەموو ساتێک خۆشییەکی نوێت پێشکەش ئەکات، هەر شتێک کە تاوەکو ئێستا تاقیت نەکردووەتەوە، هەستدارییەکی نوێ لەمەڕ جوانی و خودایەڵی، ئەوەندە هەستیار ئەبیت کە بچووکترین پەڕەی ڕووەکێکیش گرنگییەکی گەورەی دەبێت لە ڕێگەی ئەم هەستیارییەوە بۆت دەردەکەوێت کە ئەم پەڕە گوێیە ئەوەندە گرنگ هەیە کە هەستەی ڕێگەیەتی بەبێ ئەم پەڕە گوێیە بوونەوەرە لەوە کەمتر بێت کە ئێستا هەیە ئەم ڕووەکە لە جۆری خۆیدا تایبەتییەکی تاکی هەیە ناکرێت لەبری هیچی تر دابنرێت کەسایەتی تایبەتی خۆی هەیە ئەم هەستدارییە پەیوەندییەکی دۆستانەی نوێ لە تۆدا بەدیهێنێت سەبارەت بە گیانلەبەرەکانی تر. سەبارەت بە درەختەکان، باڵندەکان، ئاژەڵەکان، کێوەکان، ڕووبارەکان و دەریاکان و ئەستێرەکان، هاوڕێ لەگەڵ پەرەسەندنی و خۆشەویستی و هاوڕێیەتیدا، ژیانیش فرەبارتر و دەوڵەمەندتر ئەبێت. لە ژیانی فرانسیس، یەکێکە لە زانا مەسیحیەکان کە ناسراو بە فرانسیس ئاسیزی پیرۆزدا، ڕووداوێکی زۆر دانسقەوسەی ڕوویداوە. ئەو گوێدرێژێکی هەبوو کە هەمیشە بۆ گوێدرێژە گەشتی کردووە، کە لە هەموو هەوراز و نشێکدا لەگەڵیدا بووە، ڕۆژگیان کە فرانسیسی پیرۆز لە سەرەمەرگدا بوو هەموو قوتابیەکانی کۆبوونەوە تاوکوتەی مەڵاوی ببیستن دوای نوتەکانی پیاوێکی لەم پێڕەیە هەردەم گرنگە لە بەرەوەی کازمونی تەمەنێکی لە پشتەوەیە بەڵام واقعیان نۆرما بۆ قسانی کە لەو ڕۆژەدا بیستێن فرانسیسی پیرۆز لە جیاتی ڕوو بکاتە شوێن کەوتوانی ڕووی کردە گوێ درێژەکە وتی هاوڕێ من من زۆر قەرزار باری تۆم تۆمیشە منت لە شوێنێکە بۆ شوێنێکی ترە گواستەوە بێ هیچ کاتێ قسیکت کرد بێ یان بکەویتە مەشەکردن تەنیا شتێک کە لە پێش بەجێهێشتنم جانەوە دەمەوێت ئەوەی کە تۆ بم بەخشی و چاوپۆشیم لێ بکەیت هەڵسوکۆتی من لەگەڵ تۆدا مرۆڤانە نەبووە ئەمانەیە دواوتەکانی فرانسیسی پیرۆست تاوکە مرۆڤ بەستێتر بێت ژیان بواری گەورەتر لە خۆگرە بۆی ژیان چیتر وەکو گۆماوێک نێ بۆی بەڵکو وەک زەریایەک وایە ژیانی تر سنووری دار نییە بە خۆت و سەرەکەت و منداڵەکانتەوە سنووردارێتی واتایەکی نابێت هەموو بوونەوەر دەبێ بە خێزانی تۆ و هەتاوەکو ئەو کاتەی کە ئەم ڕووداوە ڕوون نەدات تۆ لە واتای ژیان ناگەیت، ژیان دوورگە نییە، هەموو پەیوەندییان هەیە بە یەکەوە، ئێمە وەکو کیشوەرێکین کە خاوەنی ملیۆن هاوڕێگەی پەیوەندییە، ئەگەر دڵەکانمان بە تەواوەتی لە خۆشی و سواش قسە ڕێژ نەکەین بەو ئەندازەیە ژیان بە فیڕۆ دەدەین. چاودێری خەڵاتییەکانی هەستیاری و هەستی پەیوەندیت بەم دونیایە و پێدەبەخشێت ئێمە هی ئەم جیهانەین، ئێمە لەم جیهانەدا غەریب و نەناسنین. ئێمە لە زاهدا خاوەنمان ئەم بوونەوەرەیە و بەشێکین لێی لە ڕاستی دەیەمە دڵیان بوونەوەرەین دوهەمی دیاری چاودێری بێدەنگیەکی شکۆدار ئەم بێدەنگیا خوازیاری فرەدانی ئەو پۆخڵەواتەیە کە لە مشکماندا کەڵەکە بوون و ئەو زانیاریانە ئاگرێتەوە کە بە زانست ناسراون بەهۆی چاودێریکردنەوە ئەو بیرۆکەیانەی کە بەهۆی بوونی ئەم زانیاریانەوە لە مشکدا دروستە بێت لە ناوبات ئەو کاتێ بێدەنگێکی گەورە هەست پێ دەکەن و دەنگێکی خۆش لێرە دابیسرێ کارۆ بێدەنگیەیە مۆسیقای ڕاستەقینە هەوڵێکە بۆ دەرخستنی و بێدەنگی کە لە چاودێری تەجروبە ئاکراد، بیریاران و زانایانی ڕۆژەڵات هەموویان جەختیان لەسەر ئەو خاڵە کردووەتەوە کە هەموو هونەر جوانەکانی مۆسیقا و شعر و شێوەکاری و پەیکەرتاشی لە چاودێرییەوە هەڵساون. ئەم هونەرانە هەوڵێکن تا لە ڕگێ وانەوە نەناسراوەکانی جیهانی ناخ بگوازنەوە بۆ جیهانی ناسراوەکان بۆ کەسانی کە ئامادەییەوەیان تێدا نییە شارەزای جیهانی نابن. لەوانەیە دەنگێکی خۆش ئارەزووە لە مرۆڤدا بخولقێنێت کە بڕوات بە شوێن سەرچاوەی و دەنگەیان لەوانەیە بینینی هەیکەلێک و ئەگەر جارێک چوونە ناو پەرستگەی بوزەییەکان یان هیندۆسەکان لە بێدەنگیدا دابنیشن و بڕواننە هەیکەلەکان ئەم قاپورانە بە شوێک دروستکراون کە سەیرکردنیان مرۆڤ دەخاتە بێدەنگییەوە جا گەر قاپوری بوزا بێت یان مەهاڤیر. مەهاڤیر لە ساڵی پێنج سەد و بیست و حەوت بۆ پێنج سەد و نەوەد و نۆ ی پێش زایین بەپێی ڕەوایەتی جەین چوار سەد و حەفتا و حەوت بۆ پێنج سەد و چل و نۆ ی پێش زایین بەبێ لێکۆڵینەوەی زانستیە نوێیەکان بە واتی پاڵەوانی گەورەیە دامەزرێنەری دینی جین باوە لە هندستاندا. هەموو ئەو هەیکەلانەی کە لە پەرستگەی دین و مەزهەبە جیاجیاکان دابینرێن لە ڕووی شێوەودۆخەوە وەکو یەکن، لە سەردەمی منداڵیدا هەردەم ئەو پرسیارەم هەبوو کە بۆچی ئەم قاپۆرانە ئەوەندە لەیەک دەچن، بە ئاشنابوونم بە جیهانی چاودێری، بەبێ ئەوەی یارمەتی هیچ کەسێک وەڵامی ئەو پرسیارەم دۆزیەوە دۆخۆشەوە ئەم هەیکالانە ئاماژەی بۆ بارودۆخۆشەوەی کە لە کاتی چاودێریدا دێتە پێش هەر بۆ جۆرە لەشی مرۆڤ لە کاتی تووڕەبوون یا خۆشحاڵیدا دۆخێکی تایبەت بە خۆگرە لە کاتی چاودێریشدا بەو جۆرەیە لە ڕاستیدا بۆ پاران و پەرستن دروست نەکراون ئەوانە بۆ گواستنەوەی ئەزمون دروستکراون ئەم پەرستگانە زیاتر لە تاقیگەیەکی لێکۆڵینەوە چن و هیچ پەیوەندیەکیان بە مەزهەبەوە نییە لەوانەدا لە زانستێکی شاراوە کەڵک وەردەگیرێت تا لەو ڕگەیەوە هەموو وچەکانی و داهاتی مرۆڤش بتوانن پەیوەندی دروست بکەن لەگەڵ ئەزمونونەکانی باو باپیرانیاندا نەک لە ڕێگەی کتێب وشەوە بەڵکو لە ڕێگەی شێوازێکەوە کە هەبوونی مرۆڤ تاوتوێکات واتە بێدەنگی و چاودێری و ئەوقڕەگرتن بە زۆربوونی دەرەکی تۆ لە بێدەنگی ناخ هەست خۆشەویستی و هاوڵیش لە تۆدا گەشاکات و پەراسێنێت هەر ساتێک لە ساتەکانی ژیان سەڕێژە بێ لە جەژن و خۆشی ئایا تاوەکو ئێستا بیرتان لەوە کردۆتەوە کە لە هەموو جێگێکی دنیادا لە هەموو کولتور و کۆمەڵگەیەکدا تەنها چەند ڕۆژێک بە پەنجە ژمێرا و تەرخان کراوە بۆ جەژن جژنی ڕاستەقینا بێت لە ناخ و ژیانی تو هەڵقڵێت ژیانە بێت جەژنێکی بەردەوام بێت ئەو کایا گرینە بێت کەمە تاوەکو کۆتایی ساڵ بەردەوام بێت تەنها لەم دۆخەدایە کە مرۆڤ گەشاکات و هەپشکێت و هەموو ڕووداوێک بگۆڕە بۆ جژن لە یاباندا چا لە بۆنێکی تایبەتدا ئەخورێتەوە لە پەرستگەی زنی هەر شەخسێک کە توانای بەڕێوەبردنی ئەو جەژنەی هەیە، جێگایەکی تایبەت وەکو پارێزگایەکی بچووک تەرخانەکەن بۆ خواردنەوەی چا. خواردنەوەی چا شتێکی ڕۆژانە و زۆر ئاسایی و گۆڕەویانە بۆ جۆرێک لە جۆرەکانی جەژن. ئەم چایخانەیە زۆر کات لە باخێکی ڕازاوە پڕ لە گوڵ کە حەوزێکی تێدایە و قوڵنەیەک مەلەی تێداکات، دروست دەکەن. میوانەکان کاتیان تەنە ناو پەرێزگاکە پێڵاوەکانیان دادەکەنن، کاتێ ڕۆشنە ناو پەرزگاکەوە ئیتەڕ نابێ قسە بکەیت هەر بۆ جۆرەی کە پێڵاوەکانە لە دەر و پەرزگادا دەکەنت دەبێ هەرچی بیرکردنەوە قسە لە مشکتدایە لە دەر و پەرزگاکە بەجێ بێڵیت ئەوسا بە شێوی چاودێری کردانەوە و لەسەر زەویدا دەنیشتید و میوانداری پەرزگاکە و پیاڵە و ژێر پیاڵەیەکت بەڕێز و پێشکەشەکات هەموو لە بێدەنگیدان و گوێ دەگرن لە دەنگی باڵندەکان لە دەنگی سەماوەر لە دەنگی چاو لە هێمنی کاتێک کە چاکوڵا بۆ تێ دەکەن بەڵام تۆ چاکە بەو شوێ ناخۆیتەوە کە لە شوێنانی دیکە داباوە پیاڵک هاگری بەدەستەوە سەرەتا بۆنی پێواکرد ئەو ساچاکە چەشە دەکەیت و وەگەوی کە خەڵاتێک بێ لەلایەن خودداوە هەموو کارانە لە کاتی خۆیدا ئەنجام دەدێت و هیچ پەلەکردنێک لە ڕادانە لەوانەیە لەو کاتە دایکی و دەست بکات بە ژاندنی ئامێرێکی مۆسیقا کە دەنگێکی گوێچکە لاوێنی هەبێت وەک فلوت سیر کاوان چۆن لە شتێکی یاسایی خواردنەوەی چا بۆنەیەکی جوانیان دروست کردووە بە شوێکی وا کار کەسێک لەم چێخانەوە دێتە دەرەوە هەز بەلاوێتی و هێزی دووباراکات ئەو کاری کە بە چاکرێت با مشتێکی تریش دەتوانرێت بگرێت وەکو جل و خواردن ئەگەر هەزداربی دەبینین کە جلوبەرێک تەنها بۆ پۆشینی لاشنیە بەڵکو ئامەژەی بۆ کەسەتی سەلیقا ڕۆشنبیری دواجارش هەبوونی تۆ هەر کاریکەیەکەی دەبێت دەربڕی کەسەتی و تێبەت بەخۆت بێت یاکۆڵێت دەبێ واژوو خۆتی لەسەر بێت ئەو کاتەیە کە ژیان جژنێکی بەردەوام و هەمیشەیی کاتێک کە نەخۆشەکی تۆ لە جێگەی داکەویت، ئەو ساتانەی پشوودان لە قەروێڵەکەدا بگۆڕە بۆ ساتێکی جوان و شادیهێن، چەند ساتێک بێ ئۆقرەگرتن بۆ پشوودان و بۆ چاودێریکردن بۆ گوێگرتن لە مۆسیقا یان هۆنراوە. نەخۆشی هۆیەک نیە بۆ خەمباربوون، مرۆڤ دەبێ پێی خۆش بێت بۆی کە هەمووان لەسەر ئیش و کاری خۆیانن، کەچی تۆ وەکو پاشویەک لەسەر قەروێڵەکەت ڕاکشاوی و پشووەدەیت. یەکێک چات بۆ ئامادە ئەکات و یەکێک دێتە لات و ئەم شتانە لە هەموو چارەسەرێک باشترن کاتێک کە نەخۆشەکەوێت پزیشک بانگ بکە بەڵام لەو گرنگتر ئەوانە بانگ بکە کە تویان خۆشەوێت چونکە هیچ دەرمانێک و هیچ چارەسەرێک باشتر و کاریگەرتر نیە لە خۆشەویستی ئەوانە بانگ بکە کە دەتوانن جوانی مۆسیقا و هۆنراوە بخۆڵقێنن چونکە هیچ شتێک وەکو کەش و هەوای جژن و شادی شفا بەخش نییە بەکارهێنانی دەرمان چەپەڵترین جۆری چارەسەرکردە بەڵام وا دیارە کە ئێمە هەموو شتێکمان لەبیر بردوێتەوە و پاشکۆی داو و دەرمان بووین بۆیە لە کاتی نەخۆشکەوتندا مۆن و ڕووتر شەبین هەمیشە لێ هاتوو بە لە خراپترین باشترین بخڵقێنە بەلای منەوە ئەمە واتە هونەر ئەگەر مرۆڤ هەموو ساتەکانی لە خوڵقاندنی جوان و خۆشویستی و خۆشیدا بباتە سەر مردنە بێتە لوتکەی ژیان مردن بەو جۆرێک کە هەموو ڕۆژێک ڕوودەدات ئەگەر مردن ناشرون و دزێو بێت بۆ واتەیە کە هەموو ژیان بە بێکەڵک بە فیڕۆچووە مردنە بێ لە خۆگرتنێک بێت هاوڕێ لەگەڵ هێمنی و چۆنە ژوورەوەی یاشقانە بۆ جیهانی هاتەهاتایی و ماڵ ئاوایەکی شادی بەخش بێت لە هەواڵانی دێرین خەم و پەژارە نەبێ جێگەی ببێتەوە مامۆستەیەکی زن کە ناوی لنشی بوو لە کاتی سەرەمەرگدا هەزاران لە هەواڵانی لە دەوری کۆبوونەوە تا دوایین وتەوە مژگارەکانی ببیستن بەڵام نووشین بە شادییەوە پاڵکەوت و هیچی نەدەگوت. بە بینینی ئەم بارودوخەیەکی لاوڕێ دێرینەکانی، کە ئەویش مامۆستا بوو لە پلەی خۆیدا، ڕوو کردە لوشین و پێی وت. لە بیرت چووە کە دەبێ دوایین وتەکانت بڵێی؟ من هەر وتبووم کە هۆشت لە جێگەی خۆیدا نییە، ئەڵێی لە بیرت چووە کە خەریکە ئەمریت. لوشین وتی گوێ بگرە. بە سەرساپیتێکەوە دوو سمۆرەڕەیان کردو دایانقیژاند. لینشی وتی. چەند جوانە و مەرد. بۆ ساتی کاتێک کە لینشین وتی گوێ بگرە، بێدەنگیەکی ڕەها باڵی کێشا بوو بەسەر بارودۆخەکەدا هەمووان وان بیرکردەوە کە تا ئێستا وتارێکی بێوێنە دەدات. بەڵام وانە بوو تەنها ڕووداوێک کە ڕوویدا ئەوە بوو کە دووسمەڕە بەسەر ساپیتەکە و ڕایانە کرد و شەڕیانە کرد و دەیان قیژان لینشین بزەیەکی کرد و مرد بەڵام پەیامەکەی گیان بە ئامادەبووان لە نێوانی شتێکدا جیاوازی وە گەورەیان بچووکی گرنگ یا گرنگ نەبوون مەکەن ساتی مردن لەیشی هەر ئەوەندە گرنگە کە ڕەکنی و دوسمۆرەی گرنگە جیاوازیەک نییە لە نێوان ئەو دوانەدا لەو بنەوەرەدا هەموو شتێک وەکو یەک یەکسانن هەموو فێرکاریەکانی ئەو بەم شێوەیە بوو گەور و بچوک گرنگ و ناگرنگ وجودی نییە ئەمە بۆ چوون و لێکدانەوە و خستنە پاڵی مڕۆڤەکان بوونیان پێ بەخشێت چاودێریکردن کە بە دەستپێک بینەر و گەشە و چڕۆکنی بێدەنگی و خۆش و شادی و هەستیاری ناخت بە هەرچێک لە ڕێگەی چاودێر و بەدەستێنە هەوڵ بدەبی گوازیتەوە ناو ژیانی ڕۆژانەت بەشی خەڵکی لێ بدە و چونکە هەرچەند بیبەشیتەوە خێرا زیا دەکات وە کاتێک گەیشتە حاڵی مردن تێدەگەیت کە مردن بوونی نییە تۆ دەزانی ماڵاوی لەم جیهانە بکەیت بەبێوی کە پێست بە فرمێسکی خەماوی بکات لەوانەیە فرمێسکی خۆشیە بێت بەڵام ئەسرینی پژوارەنە بەڵام بۆ گەشتن بە قۆناخێکی یاوەها دەبێ پارێزراوەتی بکەیتە خاڵ و دەستپێک ژیان گرتوخانە نیە ژیان تۆڵەکردنەوە نیە ژیان پاداشتێکە و کەسانە خڵاتەکات کە شایانی بن ئەمە مافی تۆیە کە لەم ژیانە چێژ وەربگرێت ئەگەر وا نەکەی تاوانت کردووە ئەگەر ئەم بوونەوەرە هەر بەم شوی کە دۆزیوتەتەوە بەجێی بهێڵی و جوانتری نەکەیت دیارە لە دژی کارت کردووە پێش ئەوەی بەجێی بهێڵی تۆزێک جوانتر و دڵگیرتری بکە خوێنەری ئازیز لێرەدا هاتینە کۆتایی بەشی پێنجەم.